نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين إمان داران خواناسانی بەڕێز سلام و ڕەحمەتی خوا لە ئێمە و سەرجەم ئەهلی قیبلە بێ لەم کاتە پیرۆزەدا لە ماڵی خوادا خوای پەروەردگار هەموو هەنگاوێکمان بۆ بکاتە حەسەنە و چاکەیەکی تای تەرازووی خێرمان لە ڕۆژی قیامەتدا وە بە هەر هەنگاوێک گوناهێکمان لە کۆڵ کاتەوە بەڵاو مصیبەتێکمان ان شاء اللە لێ دوور خاتەوە ئیماندارانی بەڕێز ئێمە لە زنجیرە باسێکدا بووین کە ئەمە بەشی حوتەمی ئەو زنجیرە باسەیە لە باسەکانی ئافرەت لە ئیسلامدا لەبەر ئەوەی ڕۆژگاری ئەمڕۆ بەداخەوە لە ژێر کۆمەڵێک پەردەدا کۆمەڵێک جەهل دەڕێژرێ بە ناوی مافی ئافرەتەوە ساڵ دوانزەی مانگ ئینسان دەبیستێ کە مافی ئافرەت وایە و مافی ئافرەت وایە هەمووشی دێتەوە سەر سەری ئیسلام وەڵا ئیسلام زوڵمی لە ئافرەت کردووە و ئیسلام مافی ئافرەتی پێشێل کردووە و ئیسلام ئاوای کردووە بەڵام ئێمە لە زنجیرە باسێکەوە لە هەشتی مارسەوە کە ڕۆژی ژنانی جیهانی بوو بەبێ هەڵچوون و داچوون چونکە ئێمەی ئەهلی ئیسلام لە خوا بەزیادە عیلممان پێیە ئەهلی عیلم نە پێویستی بە بوختانە بە کەس نە پێویستی بە تەشهیرە بە کەس ئەڵێی ئەمە زانست و ئەوە مەیدان ئەوە قسەی حەق و ڕەوان ئەمە ئەوەمان پێیە و ئەوە عەرزی مسلمانانی خۆمان دەکەین و مسلمانیش حەق وایە وشیار و ئاگادار و بێدار بێ ئەڵقەی حەوتەم لە زنجیرەکانی ڕابردوودا باسی مافی ئافرەتمان کرد وەکو دایک وەکو ژنی ماڵ و بووک و ئەو خێزانەش کە ئاژاوەیەکی لەو بەینایە لێ پەیدا دەبێت تا ئەمڕۆ دەگەینە ئەڵقەی حەوتەم لە باسی ئەوەدا ئافرەت کچە ئافرەت کاتێک کە کچە ئیسلام چۆن سەیری دەکا لەبەرئەوەی بە درێژایی مێژوو کچ پێش ئاینی ئیسلام و دوای ئاینی ئیسلامیش کە حکمی خوا حاکم نەبووبێ و لە دڵەکانا جێگیر نەبووبێ کچ ڕێزی لێ نەگیراوە وەکو پێویست بە حرمەتەوە تەماشا نەکراوە قورئانی پیرۆز چەندین ئایەت لە لاپەڕە موبارەک و پڕ بەرەکەتەکانیدا بەم باسانە تۆمار دەکا. بۆمان دەگێڕێتەوە کە لە پێش ئایینی ئیسلامدا چۆن میللەت، ماڵ و خێزان سەیری کچیان دەکرد. خاڵی یەکەم هەر کە پیاوێک موژدەی دەدرایە، مناڵێک ڕای دەکرد بۆ ئەوەی موژدە بدا بە پیاوی ماڵەکە، بە باوکی مناڵەکان بڵێ کچتان بووە. مناڵێکی بچکۆلە هیچی نەدەزانی کابرا لە سەربان کاتێک کە خێزانەکەی ئەو کاتە خەستخانە و شل نەبووە لە ماڵەوە مامانی لابوو خەریکی مناڵبوون بوو ئەو لە دەرەوە یان لە سەربان پیاسەی دەکرد و دەهات و دەچوو چاوەڕێ ئەوە بوو بزانێ مناڵەکەیان کوڕ دەبێ یان کچ قورئان ئەو دیمەنەی تۆمار کردو دەفەرمێ کاتێ مناڵێکی بچکۆلەیان کەسێ ڕای دەکرد دەگوت مام فڵان کەس کاک فڵان کەس وەڵا کچتان بوو هەر کە ئەم قسەی دەبی زۆک و گولەیەک لەسەر دڵی دەن خوا دەفەرمێ وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم کاتێ مژدەیان بۆ دەبرد مناڵێکی بچکۆلە داوای مژدانەی دەکرد کاک فڵان کەس مامە فڵان کەس مژدە لێبێ کچێکی جوانکیلەتان بوو دەفەرمێ باوکەکە کاتێک ئەم قسەی دەبیست دەموچاوی یەک پارچە ڕەش هەڵدەگەڕا چونکە ئینسان پەنجا و پێنج ماسولکە بەس لە دەم و چاوا هەیە هەر وەختێ خەبەرێکی خۆش یان ناخۆش بە مرۆڤ بگات لە دەم و چاوە دەخوێنرێتەوە خوا ئەو ئیعجاز عیلمی بۆ ئێمە باس کردووە ئەفەرمێت دەم و چاوی ڕەش هەڵدەگەڕا وهو کەظیم بەڵام ڕقەکەشی لەناو سینا پەنگی دەخواردەوە جا ڕق دەری بڕی هێشتا باشترە وەکو مەنجەڵێکی بخار خەریکی تەقین بێ سینەی ئاوا پڕ دەبوو لە ڕق و قین یتوارا من القوم من سوء ما بشر به خوا دەفەرمێ ئەمجا پیاوەکە دەڕۆی دەرگای لەسەر خۆی دادەخست و کڵۆمی دەکرد نە کەسی دەبینی و نەدەهێش کەس بیبینێ نە خواردن و خواردنەوەی دەخوارد و مانی دەگرت و لە ژوورەوە لە سەدم و چاو دەکەوت خۆی لە خەڵک دەشاردەوە دەیگوت ئای شەرمەزار خۆم خۆ کچمان بوو ئەمجا دەفەرمێ ئەیومسیکه علی هون ئەم یدسه فی التراب بیری دەکردەوانە دەیگوت باشە چی بکەم باشە بیهێڵمەوە بیهێڵمەوە بە چاوی سوک سەیری کەم خزمەتکاری پێ بکەم لە میرات بێبەشی کەم گەورە بە بچووکی پێ بکەم ئەمانەی پێ بکەم بیهێڵمەوە بیری دەکردەوە ئەم یدسه فی التراب یان بە زیندوویی بیخەمە چاڵێک و بیرەکەوە لە ناوی بەرم الا ساء ما یحکمون خوا دەفەرمێ ئای کە بڕیارێکی هەڵە و نابەجێیان دا کەواتە خاڵی یەکەم هەر کە لەگەڵ بیستنی مژدەی لەدایک بوونی کچە دەموچاویان ڕەش هەڵدەگەڕا و ماڵ ئاژاوەی تێدەکەوت و نان و ئاوی لێ حەرام دەکرا خاڵی دووەم دەیان کوشتن کە ڕقیان لە خوا هەڵدەستا دەیانگوت خوا خاوەنی کچە خوا کچی هەیە نعوذ باللە کچیان هێندە پێخرا بوو دەیاندایە پاڵ دوژمنی بتەکانیان کە خوای تاکو تەنهایە خوا دەفەرمێ بۆ یەکتریان دەڕازاندەوە هانی یەکتریان دەدا کە مناڵەکەت کچ بوو بڕۆ بیکوژە هەبوو سەری دەبڕی هەبوو دەستی لەسەر دەمولوتی دادەنا حتا ئەو مەلۆتکە کچەی دەخنکان نەیدێش هەناسە بدا. خاڵی سێیەم ئەوەندە بە خراپی باسی کچ کرابوو ئەوەندە جاری وایە بۆ نمونە تەلەفیزۆن ئەوەندە باسی شتێک دەکا شتێک دەکا حەتا بڕوات پێ دەکا هەموو ڕۆژە دەیبیستی ئەوانیش ئەو کۆمەڵگایە ئەوەندە باسی خراپی و شومی و بەدی و عاری کچ کرابوو دایک ئاخر زۆر میهرەبانترە لە باوەک دایک بەو هەموو ناڕەحەتی مناڵەکەی بە سکەڵ گرتبوو چونکە ئەو کاتە سۆنەر نەبوو زوو لە باری بەرێ هەتا لە دایک نەبووە نەیدەزانی چییە کاتێک کە ئەو دایکە بەو هەموو ژانەوە لە دایک دەبوو منداڵەکە ئەو مەمکانەی پڕ بوون لە شیر ئەوەندەیان زەممی کچ کرد بوو دایکەکە منداڵەکەی خۆی دەکوشت سبحان الله دایک مناڵی خۆی دەخنکاند و سەری دەبڕی بەس لەبەرەوەی کە کچە نەیدێش ئەو مەمکانەی بخوا بیخاتە دەمیەوە قورئان ئەوەش دەفەرمێ کاتێ ئافرەتان هاتنە خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم چوارەم، زیندە بەچاڵ کردن، واتە، نەک ئەوەی بیخنکێنێ یان سەری بڕێ، دەهاتن قەبرێکیان بۆ هەڵدەقەن، یان بیر هەبوو وشک بووبوو، یان بیرەکە بۆگەناو بوو، مناڵەکەیان دێنا سەراوبن تێیان دەکرد هەتا بۆ خۆی لەوێ دایان لەژێر ئەو گڵەدا دەمرد. خوا لە قورئانا باسی ئەوەش دەکات دەفەرمێ وەئیذەلمەوئودەتو سوئیلەت بئەیی ذەنبین قوتیلەت لە ڕۆژی قیامەتا ئەو ڕۆژەیە کە مناڵی زیندە بە چاڵ کراو کچی زیندە بە چاڵ کراو لێی دەپرسێ خوا لێی دەپرسێ کچۆڵەی بێگوناه تۆ لەسەر چی گڵت بەسەرا کراو زیندە بە چاڵ کرای علەمای تەفسیر چەند جوانیان فەرمووە دەفەرموون باشە ئەو مناڵە مەلۆتکەیە خۆ بە مناڵی ژێر خاک کراوە بۆ خوا لە قاتڵەکە ناپرسێ بفەرمێ هەی تاوانبار ئەم کچە بچکۆلەت بۆ ژێر خاک کرد بە بێگوناه دەفەرمێ ئەوەندە خوا ڕقی لەو تاوانبارەیە، ئەوەندە خوا ڕقی لەو کەسەیە، لەو باوکەیە، لەو مرۆڤەیە کە کچەکەی زیندە بەچاڵ کردووە، خوا هەر نایەوێ لە حزووری خۆیدا ئامادەی کا، خوا هەر نایەوێ بۆ ڕقیش بێ قسەیەکی لەگەڵ بکا، واتە ئەوە خراپترین کەسن لە ڕۆژی قیامەتا. خوا لە مەلۆتکەکە دەپرسێ خۆ تۆ هیچ تاوانێکت نەبوو بۆ ژیندە بەچاڵ کرای؟ ئومێدەوارم کە ئەو منداڵە بچکۆلە کچانەی ئێمە کە لە ئەنفالەکاندا بە شۆفڵ بە زیندووی گڵیان بەسەرا کرا خوا ئەوەندە ڕقی لەو موجریم و تاوانبار و هاوکارەکانیانە لە ڕۆژی قیامەتا هەر ناهێڵێ بە دیداریشی شاد بن و قسەیەکیشیان لەگەڵا بکا لە مەلۆتکەکان دەفەرمێ ئێوە بێتاوان بوون جاری واشەبوو کچەکە گەورە دەبوو دایک زۆر دەپاڕایەوە دەگوت تو ئەو خوا بە ئەم کچە نەکوژین گەورە دەبێ زرعاتمان بۆ دەکا ئیشی ماڵداریمان بۆ دەکا مەڕمان بۆ دەدۆشێ حوشتر بەخێو دەکا حەتا کچەکە وەختی بە شوودانی دەهات باوکەکە لێی دەگەڕا کە خوازبێنی کەری پەیدا دەبوو سبحان الله ئەمجا باوکەکە غیرەی نەفامی دەجوڵا ئەگوی هەیە ئەوجا خوازبێنی کەری بۆ هات ئەوجا خەڵک دەور خولی ماڵەکەم دا و تەماح لە کچەکەم کە دەیبرد دەست و قاچی دەبەست و بە زیندوی فڕی دەدایە چاڵێکەوە حەتا زۆربەیان دەژێڕنە وەڵڵای حەتا ئاخر هەناسەی گوت توخوا بابەجان ڕەحمم پێ بکە بەڵام ڕەحم لە دڵێکا نامێنێ کە ڕەحمی خوای تێدا نەمێنێ ڕەحم لە دڵێکا نامێنێ کە سۆزی و بەزەیی خوای لێ هەڵبگیرێ هەتا قیامەت هەر وایە واللهی ئەوەی ئەم ڕۆژ بەزەیی بە خەڵکا دێتەوە بەس ئیماندارە ئەوەی کەوا خوێنی خەڵکی لا هەرزانە هەر ئەوەیە کە ترسی خوای لە دڵا نییە لە سەدەی بیست و یەکاین قورئان ئەمانە تۆمار دەکات جا قورئان کتێبێک نییە هەر حیکایەت بگێڕێتەوە من گەلێ جا عەرزی جەنابتانم کردووە بە تایبەت چینی خوێندەوار و گەنجان قورئان کتێبی حیکایەت و چیرۆک گێڕانەوە نییە ئەوەی لەو قورئانەدا تۆمار کراوە خوا بۆی تۆمار کردووە دەفەرمێ حەتا ڕۆژی قیامەت ئەم بەزمە دەمێنێ ئەم بەزمە هەر دەمێنێ، سەدەی بیست و یەکە، ساڵی دوو هەزار و یانزە یە، سەدەی تەکنەلۆژیا و پێشکەوتن و جیهانگیری و عەولەمە و تەکنەلۆژیای پێشکەوتووە، خەڵک دەچێتە سەر مانگ و مەریخ، وەڵڵاهی ئێستا کچ وەکوو زەمەنی جەهالەتی پێش ئیسلام کە خوا تۆماری کردووە، سبحان اللە، کچ بە چاوی بێ حورمەتی سەیری دەکرێ. جا گوێ بگرن. چەندین ڕاپۆرتم لەم ماوەیەدا کە ئەم زنجیرە باسەم بەدەستەوە بوو لەسەر کچ کە دەگەیشتینە سەر ئەم باسە خوێندۆتەوە مامۆستایەکی پایەبەرز دەفەرمێ چووم بۆ لای برادەرێکم کە ئەویش ئەهلی ڕۆشنبیری بوو جواب خوێندەواری نییە سەیرم کرد برادەر ڕۆشنبیرەکەم زۆر خوێندەوارە مفەکیرەکەم غەمبارە دۆش داماوە وتم فڵان کەس ئەوە چیە ئەڵێی نەخۆشی وتی نەوەڵا هیچم نییە ئەی بۆ غەمباری وەڵای هیچ نیە هەر لە خۆ ئەمڕۆ بێتاقەتم ئەڵێ هیچی لا نەکوتم دوای یەک هەفتە بۆم مەعلوم بوو کە کچیان بۆ بەهۆی کچەوە بێتاقەتە ئەمە لە ساڵی 2011 دا ئەوەی من دێڵم ئەوە لە کتێبا نووسراوە لە ڕۆژنامەکاندا نووسراوە وەلە بەو هەموو علم و فکرەوە بەبوونی کچ دڵتەنگی وەکو زمانی جاهلی لە یەکێک لە نەخۆشخانە گشتیەکانی ئەم کوردستانەدا لەبەر حورمەتی شوێنەکەی من زۆرجار لە ناو هێنان خۆ دەپارێزم چونکە کە ناوی شارەکەت هێنا لەبەر حورمەت بۆ ئەهلە چاکەکەی جوان نییە کە خراپەیەک ڕوویدا ناوی شارەکە بێنی ئەوە ئەدەبی مینبەر و میحرابە کە فێری ئێمەی کردووە لە یەکێک لە خشتە لە خەستخانە گشتیەکانی لەدایکبوونی شارێکی ئەم کوردستانەدا کاتێک کە ماڵێک سێ کچیان دەبێ و چوارەمیان چاوەڕێی کوڕن بەڵام کە مەلۆتکە لە دایک دەبێ کچە بە تەلەفۆن بە باوکی دەڵێن ماوەی دوو ڕۆژ ئەو پیاوە نە خواردن و خواردنەوەی خواردووە نە لە ژوور هاتۆتە دەرەوە کۆمەڵە دۆست و خزم تەکلیفیان لێ کردو و زۆر لەبەری پاڕاونەوە کە لە ژوورەوە هیچکە خۆی سجن نەکا و دوای دوو ڕۆژ خواردن و خواردنەوە بخوا و ڕیخۆڵەکان هیچکە وشک نەبنەوە هەتا کە ملڵکەکەیان بردۆتەوە لەو کتێبەدا لەو ڕنامیلکەیەدا نووسراوە ئەڵێ خەسووی ئافرەتەکە واتە نەنکی مناڵە کچەکە وتوێتی یاخوا هەر کەسێ پێمانەوە دێ و دەڵێ خوا لێتان نەستێنێ خوایە قەبری دەست نەکەوێ لەم سەر زەوێدا ئەوەندە پێ قەڵز بوون بەو ماڵە سبحان الله کە قورآن شتێک تۆمار دەکات دڵنیا بن هەتا قیامەت ئەمە هەر دەمێنێ ئەم لاپەڕانە لێ دەدرێنەوە بێ حیکمەت نییە جەهالەت بەوە نیە جا یا عەقیدە بەوە نیە شەو نوێژیش بکەی کە تێینەگەی هیچ ئیسفادەی نیە ئافرەت هەبووە کاتێ لە سۆنەرە پێیان وتۆ مناڵەکەت سکە دڵنیا بن لەو شاری سلێمان دەبوراوەتەوە یەکسەر کە ئافرەتی سۆنەر خوا ئەم ئافرەتە بۆ وای لێهات ئەمجا بۆیان معلوم بۆ ئەم سۆنەری بۆیە کرد ئەم منداڵی کوڕ بێ کە کتێتی وەڵا کچت بۆ دەستە بەزێ لەسەر قەڵێرەکە بوراوەتەوە ئەوەندە پێی ناڕەحەت بووە ئافرەتێکی بەڕێز دەڵێت دایکم هەشت کچی بوو کاتێک کە مناڵی نۆیەم حامیلە بوو وتی پێویست بە سۆنەر ناکە بەخوا ئەم جارە شەر کچە بەڵام پێش ئەوەی خەبەرە ناخۆشەکەم دەنەبێ خۆم لە ناوی بەرم ئەڵە وەڵڵا ئەچۆ سەر پەیژە لە دوو سێ قادرمەوە خۆی فڕێدایە خوارەوە بتڵە غازی لەسەر سکیدا دەناو بە خۆی کێشا بۆی مناڵەکە لەبار چێ سبحان الله هەرچی کردی دەرزی لە خۆیدا مناڵ هەر نەبار نەچوو کە مناڵی نۆیەم لەدایک بوو کوڕێکی خنجیلانە و جوان بوو بەس بۆی ئەم خێزانە ئاگادار کردەوە لە خوا غافڵی ئەوەی تۆ هەوڵی لەناوبردنت دەدا ئەوە کوڕێکی جوانکیلە بوو سبحان اللە خوا بە معجیزە ئاسا نیشانی ئەم ئومەتەیەدا بەڵام خەڵک دەرز وەرناگرێ لە وڵاتی چیندا لە وڵاتی سینی ئێستادا ئەو وڵاتەی کە بە حسابی لینین بێ لە سال 1922 دا ئیدعای یەکسانی ژن و پیاوی کرد سین دەوڵەتێکی کۆمۆنیستیە شویعیەتە بە حسابی ئەوان کوڕ و کچ هیچ فەرقی نییە بەڵام وەڵڵای خەڵکینە بزانن ئەم شعارانە سۆسیال دیموکرات و دیموکراسی و مافی مرۆڤ و ئەمانە بەس نانیان پێوە دەخورێ واللهی بەس ئیسلام حەقە ئا ئەو وڵاتی سینە کە ئیدعای ئەوە دەکات دەڵێ کوڕ و کچ هیچ فەرقی نییە ئەوە ڕاپۆرتێکم لەبەر دەستە هی مانگی سێی ساڵی دوو هەزار و دە ئەڵێت چل ملیۆن کوڕ لە ماوەی سێ چوار ساڵدا زیادی کردووە لە وڵاتی چین لە ئەنجامی ئەوەدا خۆ لە هەموو دنیادا حکمەتی خواوە دایمە کچ زۆرترە لە کوڕ دایمە کچ زۆرترە لە کوڕ زۆرتر کچ لە دایک دەبێ لە وڵاتی سینا دێنن سۆنەر دەکەن چونکە تهدید و نەسل کراوە حکومت بڕیاری داوە لە یەک مناڵ زیاتر نابێ هەبێ وڵاتەکە هەڵی ناگرێ و گەیشتە دوو ملیار و ئەوانە هەڵی ناگرێ یەک مناڵت دەبێ هەبێ سۆنەر دەکەن ئەگەر کچ بوو دەستە بەجێ لە بەری دەبەن وەکو زمانی جایلی سیندە بە چاڵی دەکەن ئەگە کوڕ بوو دەیهێڵنەوە باوکو دایکە ڵەن کوڕەکە کاسپی باشتر پێ دەکرێ و پارەی باشتر پێ پەیدا دەکرێ هەزە جەهالەت پەیوەندی بەوە نییە لە وڵاتی تەکنەلۆژیا و عیلمدا هەر عینیشت کە قورئان تۆماری دەکات جارشکە دووبارە دەبێتەوە ئەمڕۆش لە وڵاتی کوردەواری ئێمەدا، ئێمە بۆ وڵاتی خۆشمان قسە دەکەین، زیندە بەچاڵکردنی کچان دەبینم من ئێستا. ئەزانی کوشتن دوو نەوعی هەیە، کوشتنێک ئەوەیە بە جەستە ئەم ئینسانە دەخەیە قەبرەوە، جەستەی مرد و مێشکی مرد و خرایە ژێر گڵەوە. مردنیش هەیە ئینسانەکە لەسەر زەویدا دەخوا دەخواتەوە هەناسە دەدا کەچی هەر لە قەبرایە. کوردەواری جوانیان فەرمووە ئەڵێ مردووە و بەشی زیندووان دەخوا. وەڵاهی ئینسان کە حورمەتی لێ نەگیرا، کە مافی پێشێل کرا، کە بە چاوی سووک سەیر کرا، کە نانی وەکوو ئاژەڵ فڕێدرایە بەردەم، کە هەر شتێکت هەبوو پێت فرۆشرایەوە، وایان زانی تۆ کۆیلەی و بە کۆیلایەتی دەبێ ڕازی بی، ئەوە مردنە، با لەسەر زەویش بژی هەر لەژێر خاکای، بەوەی نییە بە دوو قاچ دەڕۆی، دەمێکە تۆ مرێندراوی. کچیش لە وڵاتی ئێمەش یەکێکە لەو چینانەی کە بەم چەند ڕێگایە زیندە بەچاڵ کراوەتەوە جارێشکە یەکەم بە سوک سەیر کردنی کچ ئەبینم زۆر جار کابرا چوار کچی هەبوو پێنج کچی هەبوو شەشی هەبوو کە ئاخری حوتەمیان کوڕێکی دەبێ یەکسەر ناوی دەنێ ناوی دەنە شوانە من مەبەستم بەڕێزم هەیە بۆ ئەو ناوە ناوێکی پیرۆزە کلکم ڕاعین بەڵام ئەم مەبەستی ئەوەیە وەکو ئەم کچانە هەموو مەڕوماڵات بن و ئەم شوانیان هەبێ ئەم برایە شوانیانە ئەو خۆ باشەوانە ئاژەڵ نین ئەوانەش وەکو ئەو ئینسانن بۆ دەبێ ئەم شوانی ئەوان بێ وەڵاهی بیندراوە کابرا شەش کچ حەو کچی هەبووە لەبەر چاوی ئەوان تاقە کوڕەکەی کە لە دوای هەمویان دەبێ بە هەمویان خەریکی بن بە هەمویان نەهێڵن بە عەرز کەوێ لەبەر چاوی ئەوان جگەری برژاو خراوە لیک بە دەمی کچەکانە هاتۆتە خوارەوە قەسەم بەخوا نەهێشتوە لێ بخۆ کەچی سبحان الله ئەو منداڵە کوڕە حتا ئێستا شەر نەخۆشە قەت ڕۆژە لەشی ساغی بەخۆیەوە نەبینیوە قەت نابێ ئینسان لە خوا غافڵ بێ ئەمەش ئەوە ئەو پەڕی کوشتنی ئەو ئینسانەیە نەهێڵی لەم سەر سفرە ئەو نان و ماست بخوا ئەو جگەری برژاو بخوا ئێتر ئەم کچە هەست دەکا کە کوشتت هەر زیندە بەچاڵکردنە دووەم گەورە بە چووک پێکردنی معقولە مناڵێکی کچ لەسەر بێشکەمارەیکەی خوا ئەو مەلایەش بگرێ کە شەریعەتی ئیسلامی سووک دەکا کە هیچ نازانێ و دەم لە دین وەردەدا ئەگەر کچێک کاتێک گەورە دەبێت فەقیرە وەڵا تۆ مارەکراوی دەستگیرانت هەیە کچێک هێستا نەدەزانێت ژیان چییە نەدەزانێت گوزەران چییە نەدەزانێت هاوسەری ژیان چییە وەڵا کابرا هەر لە مەجلیسا جاری وا قسەی دەرپەڕاندووە کێشەکە دروست بووە دەوا کچێکی من قەیچەکە ئەو پەڕۆ بە گووە هەر ئەو بۆ خۆی ناشکورییە ئەوە مرۆڤە ئەوە کە گەورە دەبێ ئەم کچە جاری وای خۆی دەسووتێنێ خۆی دەکوژێ فەقیرە تالوقی دەکەن پارەی پێوە دەبەستنەوە ئەمە زیندە بە چاڵکردنێکە بەڵام لە سەردەمێکی نوێدا بە بەرجێکی نوێەوە سێیەم ناهێڵێ بەدڵی خۆی شوو بکا کوڕی مسەقەف هەیە واللهی هەنای بۆ ئێمە هێناوە مامۆستا لە وتارەکانی جمعەدا ئەستا گیرم خواردووە خەریجی زانکۆیە سارەشی هەیە خانووشی هەیە ئەو پەڕی حرمەتدارە چۆتە خوازبێنی کچێک لەبەرەوەی کە محەجەبەیە لەبەرەوەی ئەهلی دینە دایکەکە پێی لە کەوش کردەڵە بەخوا من ئەو کچەم بۆ خوشکەزای خۆم داناوە بۆ برازای خۆم داناوە یان دەبێ بۆ گڵ بێ یان دەبێ بۆ برازاکەی خۆم بێ وەعدم پێداون کاتی خۆی ئێتوقە مەعقولە ئەمە نەهێڵی ئەم کچە بە ڕەزامەندی دڵی خۆی شوو بکا تۆ لەم پەر بخەیە بەر پێی نەهێڵی بە ژیانی هاوسەری ئەگە کوڕەکە عەرەخۆرە قومارچی قەیناکە بەڵام کە ڕێک و پێکە بۆ خوشکەزای خۆت و برازای خۆت واز لێ ناهێنی بەڵام کچەکەی خۆت هەڵبژێری چوارەم لە سوڵحی عەشایریدا جاری وا پیاوێک کوژراوە بە کچ سوڵح دەکرێ تاکە نابێ ئینسان بەشداری ئەسڵەن ئەو مەجلیسانە بکا کە کچش تێدا لە خوێندا دەدرێ کچ ئاگای لە هیچ نیە وەختی ئەزانن مارە کراوە بۆی سوڵحی ماڵی فڵان کەسی پێ بکەن دوای ئەمیش هەتا ماوە بە چاوی سوک سەیر دەکرێت چونکە لە خوێنا مارە کراوە ئەمەش زیندە بە چاڵکردنێکی ئەم سەردەمەیە ساڵی پار لە حدودی ئەم پارێزگای سلێمانیدا من دوانم ئاگا لێیە مام زانێ و شتانە نەماون کاتێ ئاگام لێ دوو کچ لە خوێنا دراون سوڵحی عەشایریان پێکراوە شەشەم، کاتێک ماڵێک دوای چەند کچ کوڕیان دەبێت چ ئاهەنگێک دەڕازێننەوە، چۆن دەعوەت و دەعوەتکاری دەست پێ دەکات، چۆن حەیوان سەر دەبڕدرێت، چۆن خوێن دەڕژێندرێت، چۆن شیرینی دەبەشرێتەوە، کە ئەم کچانە سەیر دەکەن ئەمە هیچی بۆ ئەوان نەکرا، چەند بە چاوی سووک سەیر دەکران، برینیان دەکولێتەوە، ئەی بۆ بۆ کوڕەکە ئەوە دەکەی؟ ئەم کچە هەست دەکا هیچ نرخێکی نیە لەم ماڵەدا هیچ نرخێک ئەوەش زیندە بەچاڵکردنێکە بە بێ حورمەتیەوە بەڕێت کرد ئامادە نەبووی کیلۆیە میوە سەرف کەی کیلۆیە شیرینی سەرف کەی بۆ بەشودانی کچەکەت نۆیەم شیربای خواردن کابرا کچەکەی بە ئاڵتون دەفرۆشێ هەیە دوو لە ڕووی جەنابتان ژن بە ژنی پێ دەکا ژن بە ژن و ئیسلامەتیان نەکوتووە ژن بە ژنی پێ دەکا هەرچەند کچەکە ناڕازی بێ لە پێناوی و براکەی دڵی بە کچی فڵان کەسەوەیە سەرەنجام هەموو مەسیری ئەم کچە بەسراوە بە براکەیەوە ئەو تەڵاق دەدرێت دەبێت ئەمیش تەڵاق بدرێت دوای چەند منداڵ ئەمەش زیندە بەچاڵکردنێکی سەردەمە جا ئێوە کەسانێک کە تا ئێستا هەر کچتان هەیە گوێ بگرن بۆ ئایینی ئیسلام یەکەم بزانن خەتای ژن نییە زۆر جا بۆڵە بەسەر ژنا دەکرێ وازان خەتای ژنە گوێ بگرن لە قورئانە خوا دەفەرمێ مناڵ لە ژن و پیاو پێک دێ سنەتی خوا وایە دەبێ ژنێک و پیاوێک پێک بن ئەمجا منداڵیان بێ پیاو تۆوی هەیە پێڵەن نوتفە لە قورئانە ژن هێلکەی هەیە پێیان هێلکۆکە، بویضە، ئینسان کاتێک کە جوت دەبێت لەگەڵ خێزانی حەڵاڵی خۆیدا ئەمە بۆیە باس دەکەم ئەگەر ئەهلی شەرمیشی تێدابێت لەبەرەی قورئان باسی کردووە لە هەر هاتنە دەرەوەی مەنیەک لە زەکەری پیاوەوە دوو سەد و پەنجا ملیۆن سپێرم دێتە دەرەوە دوو سەد و پەنجا ملیۆن وەکو سەرەنوێکتە دێتە دەرەوە، هەزاریان لە ماوەی پێنج چرکەدا بە مسابەقەیەکی خێرا دەیانەوێت خۆبگەیەننە ئەو هێلکەیە لە ڕەحمی ئافرەتەوە منداڵ دروست بکەن. لەو دوو سەد و پەنجا ملیۆنە هەموو لەشکرەکە دەمرێ هەزاریان دەمێننەوە، لەو هەزارە یەکیان پێش دەداتەوە خۆی بەناو هێلکەکەدا دەکا و منداڵەکە بە ئیرادەی خوای گەورە دەپیتێ. سبحان اللە قورئان هەزار و چوار سەد و سی و دوو ساڵ لەمەوبەر ئەمەی بەیان کردووە ئەلم یەکو نوتفەتە من منی یومنا ها قورئان بە یەک وشە ئەوەی کە دکتۆرەکە بە سەد ساڵ دەیدۆزێتەوە قورئان بە یەک وشە بەیانی کردووە من منین من بۆ تەبعیزە لە زمانی عەرەبیدا واتە لە بەشێکی زۆر بچکۆلەی ئەو منیەی کە لە پیاو دێتە دەرەوە لە یەک سپێرم لە دوو سەد و پەنجا ملیۆن سپێرما مناڵەکە پێک دێ جا ئافرەت بیست و سێ جووت کرۆمۆزۆمی هەیە، پیاویش بیست و سێ جووت کرۆمۆسۆمی هەیە، کە یەکیان گرت دەبێتە چل و شەش، خانەیەک پێکهاتوو ئەو هێلکەیە پیتراوە، ئەو هێلکە پیتراوە دوو کرۆمۆسۆم لەو چل و شەشە پەیوەندی بە ڕەگەزی منداڵەکەوە هەیە، کرۆمۆسۆمی پیاو ئێکس وایە، ئی ژن ئێکس ئێکسە، واتە بۆ نموونە بۆی جەنابتان باشتر لێی حاڵی بن ئەوەی کەوا لەو بابەتە نەزانێ بە زمانی ئینگلیزی، بۆ نموونە ژن هەر ژمارە دووە، بەڵام پیاو ژمارە یەک و دووە، ئەگەر یەک لەگەڵ دوایەکی گرت مناڵەکە کوڕ دەبێت، ئەگەر دوو لەگەڵ دوایەکی گرت مناڵەکە کچ دەبێت، واتە ژمارەی ژن هەر دیاریکراوە کە دووە، ئەوە پیاوە کە دەیگۆڕێت لە یەکەوە دەبێتە دوو لە ئێکس، ئەگەر ئێکس دوای بوو هەر خەتای پیاوەکەیە کە خەتاشی نییە خوا ئیرادەی وایە، واتە ئەمە خوا بە عیلمی ئەزەلی خۆی دیفاعی لە ئافرەت کردووە کە کچی بوو، ئەی پیاو خەتای ژنەکەت نییە کە کچی بووە، لە ڕووی زانستی قورئان و عیلمی تازەوە خەتای پیاوەکەیە نەک خەتای ژنەکە بێ دووەمیان قەد بە کچ دڵتەنگ مەبە چونکە تۆ مسوڵمانی جوێ بگرە پێغەمبەر صلی الله علیه و سلم دەفەرمێت لا تکره البنات فإنهن المؤنسات الغالیات قەد بەبوونی کچان دڵتەنگ مەبن چونکە کچ دوو صفەتی تێدایە کە لە کوڕانیە ئەها پێ ساڵ سامسی بووە ئەو بە لەباسی ئەولادی کوڕا فەرموودەیەکی نییە کەچی لە کچا دەفەرمێ قەت بە کچ دڵتەنگ مەبە چونکە کچان ئەلمؤنیسا دڵخۆشکەرەی بابوداکن دڵخۆشکەرەن ئەلغالیات گەلێک بە نرخن لای خوا دوو صفەتیان تێدایە واللهی بۆیە علەمانی دەروونناسی دەڵێن هەر کەسێ باوکی کچان نەبێت لەزەت لە باوکایەتی نابا هەر کەسێک کچی بەخێو نەکردبێ و کچۆڵە نەهاتبێتە باوەشیەوە کە چەند خۆ لە پێشکەرە، لەززەتی لە باوکایەتی نەکردووە. موئونیسە، دڵخۆشکەرن، بەرەکەتی ماڵن کچان. دەفەرمێ قەت پێیدان دڵتەنگ مەبە. سێیەم، ئەی ئەو کەسانەی کە کچتان هەیە چ موژدەیەکی گەورەتان بۆ هەیە، ڕەفاقەتی پێغەمبەر صلی اللە علیە وسلم، ڕۆژی قیامەتە و لە مەیدانی مەحشەرا بانگکەرێک بانگ دەکا من عال جاریەتەین حتا تبلغا دخلت انا وهو الجنة كهاتين چونکە رسول الله صلی الله علیه وسلم لە دنیادا فەرمووی هەر کەسێ دوو کچ بەخێو کا بە ڕێک و پێکی تا باڵغ دەبن و دەچنە ناو ماڵ و حاڵی خۆیان درێخیان لێ نەکا بە قەدەر توانا دەفەرمێ ڕۆژی قیامەت من و ئەو پیاوە ئاوا وەکو ئەو دوو پەنجەیە بەیەکەوەین ئەگەر جاری وایە خەلەلەکە بێت لەلایەن باوکەوەیە، واتە دایک بە طریق الاولی و ئەم فەزڵانە دەیگرێتەوە. هەر کەسێک سێ کچی هەبێ یەکفیهن بە قەدەر ئەوەندەی لە توانایدا هەیە درێخیان لێ نەکا. ویرحمهن بەزەیی پێیان دابێتەوە، باوکی وایە زۆر بە بەزەییە. ویرفق بهن نەرمونیانیش بێ لەگەڵیاندا، بە قسەی خۆش، بە نەرمونیانی، بە زەردەخەنە پێشوازییان لێ بکا، گوێ بۆ قسەیان بگرێ. فهو فی الجنە، پیاوان فەرمووی موژدە بێ ئەو پیاوە جێگای بەهەشتە. سبحان اللە خوا لە زۆربەی گوناهەکانی خۆش دەبێ لەوە گەورەتر پێغەمبەری خوا صلی الله فەرمووی من کان له انثى هەر کەسێ یەک کچی هەبێ فلم یئید هازین دە بەچاڵی نەکا گەورە بە بچوشی پێ نەکا ژن بەژنی پێ نەکا شیربایی پێ نەخوا ولم یهین ها بەچاوی سوک سەیری نەکا بەچاوی بێڕێزی سەیری نەکا یەک کچیشت هەبێ ولم یؤثر ولده الذکور علیها فەزلی کوڕەکەی نەدا بەسەر کچەکەیدا وانەکا کە هەست بکەن کە کوڕەکەی خۆشتر دەوێت لە کچەکان، ادخله اللە الجنە، خوا لەبەر حورمەتی ئەو تاقە کچە لەو باوکە خۆش دەبێت و لەو داوک و دایکە خۆش دەبێت و دەیخاتە بەهەشتەوە. پێنجەم لە دۆزەخ دەتپارێزێ. پێغەمبەری خوا مژدەی دا، من ابتلی من هذه البنات بشیء، کەسێ چەند کچەوەڵەیەکی هەبوون، فاحسن الیهن، زۆر بۆیان چاک بوو، ئەم باوکە گوناهی زۆرن لە قیامەتا بەینی خۆی خوای تەواو نیە بەینی خۆی عەبدی خواشی زۆر تەواو نیە بەڵام کۆمەڵە کچێکی هەبوون بە حەڵاڵ بەخێوی کردوون ڕەوشت و ئەخلاقی جوانی فێرکردوون قەدر و حرمەتی گرتوون خوازبێنیکەری شیاو هاتوویە درێخی لێ نەکردوون دەفەرمێ کاتێ باوکەکە ئەمری ئاگری بۆ دەردەچێ دەفەرمێ فڵان کەس تای تەرازووی خێر و شەڕ کە دانرا خوا پەناماندا ئەگەر ئینسان خراپەی زیاتر بوو لە چاکەی خوا دەفەرمێ بیبەن بۆ جەهەنەم ئا لەو کاتەدا کە ئەمری جەهەنەمی دەردەچێ ئەم کچانە باوەش بە باوەکیاندا دەکەن دەڵێن بەخوا ناوێ باوکمان بڕوا بۆ جەهەنەمی یان دەبێ ئێمەش لەگەڵ یا بچین خوا دەفەرمێ لەبەر حرمەتی ئەو کچانە ئەو باوکە بەخشن و لە جەهەنەم ڕزگاری کەن کونە لەه سیترا من النار ئەبنە پەرژین و ناهێڵن ئەی باوک تۆ بچێ جەهەنەمەوە ئەی دایک جا ئایا دوای بیستنی ئەمانە هێشتا دڵت تەنگە بەبوونی کچ ئەو کەسێک ئەم سیدیانە دەبینێ ئەو کەسێک کە ئێستا لە ماڵەوە جایوا کێشەی کچی هەیە ئنجا بزانە زۆر جا تۆ داوای کوڕ دەکەی بەڵام حیکمەتی خوا لەوەدایە کچەکە بۆ تۆ باشترە وەلەیسە الذەکەڕ کەلئونثا دایکی ژنی عیمران وتی خوا منداڵێکی کوڕم دەیە بۆ ئەوەی بیکەم بە خزمەتکاری مزگەوت و بیکەم بە مزێوری مزگەوت کە منداڵەکە بوو کچ بوو قاضی بەیضایی دەفەرمە وەلەیسە الذەکەڕ کەلئونثا قسەی خوایە خوا فەرمووی ئەم کچە پلەوپایە گەلێک لەو کوڕە گەورەترە کە تۆ چاوەڕێ دەکەت و لەدایک بوو گەلە پلەو پای گەورەترە سبحان اللە ئەو کچە بوو بە مەریەمە بوو بە خاتون مەریەمە کە سوڕەتێکی گەورەی قورئانی بە ناوە داژی حەزەتی عیسا پێغەمبەرە سەلامی خوای لەسەر بێ و گوێ بۆ ئەم بەسەرهاتە واقعە بگرن کە لەم کوردستانی خۆماندا ڕووی داوە پیاوێک باسی کردووە بۆ لای مامۆستایەک فەرموویتی تخوا مامۆستا ئەمەم بۆ لە کتێبا بنووسەوە دایمە گریاوە لە مزگەوتا دایمە غەمبار بووە کە مامۆستاکە لێی پرسیوە توتی حکمەتی ئەمەیە فەرمی مامۆستا گیان من پێنج منداڵی کچم هەبوو بە خێزانەکەم وت ئەگەر ئەم جارە کچت بێ دەبێ بیکوژی وتی بەخوا من پێم ناکوژرێ کە لەدایک بوو کچ بوو وتی کەیفی خۆتە خۆت چی لێ دەکەی بەخوا من مناڵم پێ ناکوژرێ ئەو قەتڵە نایڵمە سەر خۆم وتم دەی باشە منیش نایکوژم بەڵکو بێ مناڵێک هەڵیگرێتەوە بردم دوای نوێژی خەوتنان لەبەر دەرگای مزگەوت دامنا بەڵام سۆزێک هەر بۆم دەجوڵە هەر ئەولاد هەر چۆنێک بێ ئەولادی خۆتە نوێژی بەیانی کە چوومەوە ئەو هەموو خەڵکە چوو یەک کەس منداڵەکەی هەڵنەگرفوو سبحان الله بۆیە ڕەحمم بۆی جوڵا و دیسان هێنامەوە بۆ ماڵە بەژنەکە وتم قیر و سێ بەخێویکە بە ئومێدی خوا منداڵی کوڕمان دەبێ منداڵی حەوتەم لەدایک بوو کوڕ بوو بەڵام قەدەری خوا هەر کوڕێکمان دەبوو ئەو ڕۆژە کچێکم دەمرد پێنج کوڕمان لەسەر یەک بوون هەر پێنج کچەکەی پێشوم مردن هەموو ڕۆژێک کە کوڕەکە لەدایک دەبوو دایکی لە ژانی منداڵبوونا بۆ کچێکم دەبرد بۆ سەقەبران پەنا بەخوا قەت لە خوا غافڵ مەبە ئینسان ئەمە هەمووی موعجیزاتی نیشانی خەڵک دەدرێ ئەی دڵڕەقەکان دڵت نەرم بێ دەفەمێ پێنج کچەکەم مردن پێنج کوڕم بۆ گەورە بوون یەک کچەکەم مایەوە ئەو کچەی کە فڕێم دابوو کەس هەڵی نەگرتەوە پێنج کوڕ گەورە بوون و سبحان الله دایکی منداڵەکان مرژنەکەم مرد کوڕ ژنیان هێنا و لەلای هیچیان نەدە حەوامەوە دەچوومە لای هیچیان گوێم لێ بوو بە گوێی خۆم دەگوت ئەم پیاوە بەڵغەمە هەموو منداڵەکانیشی نەخۆش کردن ئەم پیرەمێردە لێمان تاڵ کردووە ناچار لەگەڵ کچەکە مامامەوە کچەکەم بوو بە مامۆستا بوو بە مدەڕیسە و بەکالۆریۆسی هێنا لە زمانی ئینگلیزیدا ئافرەتێکی تا بڵێ شۆخ و شەنگ هەرچی داوام لێ کە کچم شوو بکە کوتی بەخوا باوەجان بەو خوا ناهێڵم تۆ بێناز بی ڕوحی خۆم بە قوربانی تۆ دەکەم لەبەر بە یەکەوە دانیشین یان بە یەکەوە بمرین یان ناهێڵم بکەوێ بەردەستی نەوەک شوو بە کابرایەک بکەم و ئەویش تۆی قبوڵ نەبێ وەکو براژنەکانم وابێ دەفەرمێ واللهی ئێستا بیری ئەوە دەکەم بەڵام خوایە خەجاڵەتم ئەو کچەی فڕێم دەدا ئێستا بەس ئەو فریام کەوتو لە لای حەوامەوە لە کۆتا خاڵی وتارەکەدا باسی ئەوە دەکەم کە شێخ محەممەد متەوەلی شەعراوی دەفەرمێ هەر کەسێ هەر کچی هەبن بەڵام دڵ و دەروونی ئەوەندە ساف بێ بەرامبەر بەو کچانە چەند پیاوێک کە دوای چەند کچ کوڕێکی دەبێ چەند دڵخۆشە ئەمیش بەو کچانە ئەوەندە دڵخۆش بوو بە خەتەرەیدا نەدەهات بڵێ ئەمانە کچن و کوڕم نین وەکو کوڕ سەیری دەکردن وەکو ئینسان سەیری دەکردن ئەوەندە دڵی بۆیان دەسوتا دەفەرمێ خوا تۆڵەی بۆ دەکاتەوە هەر لە دنیادا واللهی زاوای وای توش دەکا خەڵکی وا توشی کچەکانی دەبێت کە هەر زاوایەکی دەکوڕ دێنێ سبحان الله خوا لەو قەرەبوت بۆ دەکاتەوە تووشی زاوای وا ڕێک و پێکت دەکا مادەم تۆ ئەوەندە حرمەتی کچەکەت گرتووە واللهی خوا لە دنیادا تۆڵت بۆ دەکاتەوە هەر زاوایەکت دەکوڕدێنێ بە کوڕی خەڵک وە ئەو کەسانەش کە هەر منداڵیان نابێ ئەویش بەهرەی خوایە ئەی ئەو کەسانی کە هەر منداڵتان نابێ مەویز بوون لە منداڵ بوون وا مەزانە خوای گەورە تۆڵەیەکی لە تۆ کردوەتەوە خوا دەفەرمێ یەهەبو لمن یەشاء ئیناثا هەر کەسێ خوا بیەوێ کچی دەدات ها کچی پێش کوڕ خستووە کچ دیاری خوایە هیبە واتە دیاری خوا بیەوێ بە هەر کەسێ دیاری دەداتێ کچی دەداتێ بە هەر کەسێ بیەوێ دەفەرمێ کوڕی دەداتێ بە هەر کەسێ بیەوێ کچ و کوڕی دەداتێ وایەتەکە بە درێژی ناخوێنمەوە کوردەکەی دەخوێنمەوە وە هەر کەس ویجعل من یشاء عقیما وە هەر کەسێکیش مەیلی لێ بێ مناڵی هیچ ناداتێ پێغەمبەری واخە بۆ بەس کچی هەبوون حەزەتی لوط حەزەتی شعیب سەلامی خوای لەسەوێ یەک کوڕیان نەبوو بەس باوکی کچان بوون کچەکانی حەزەتی شعیب شوانیان بۆ بابیان دەکرد لە جیاتی کوڕ حەزەتی لوط هەر کچی هەبوون ئەو دوو پێغەمبەرە پێغەمبەری وا بۆ بەس کوڕی هەبوو حەزەتی ئیبراهیم یەک کچی نەبووە هەر کوڕی هەبوون ئیوا هەبوو هە کوڕیش یە بۆ کچیشی بۆکو حەزەتی محەممەدی پێغەمبەری خۆمان صلی الله عليه وسلم کچیشی هەبوو کوڕیشی هەبووە ويجعل من يشاء عقيما ئەو کەسێک کە هەر منداڵن نییە کەسانی زۆر لە تۆ گەورەتر مناڵیان نەبووە ئەزانی دوو پێغەمبەری خوا مناڵیان هەر نەبوو نەکچوو نەکۆڕ حەزەتی یەحیای شەهید حەزرەتی عیسا پێغەمبەر سەلامی خوا لەسەر بێت کە لە ئاسمانەوە لە ئاخر زەماندا حاڵی ئەم ئوممەتی ئیسلام و موسڵمانان دەکەوێتە هیلاکەتەوە لە ئاسمانەوە خوا بە خەڵا دەینێرێتەوە ژن لە ئوممەتی پێغەمبەر دێنێ کە تا وەفات دەکەن مناڵی نابێ نە حەزەتی یەحیا نە حەزەتی عیسا پێغەمبەر خوا منداڵی هیچ نەدانێ نە کوڕ و نەکچ بۆی دڵت بە خۆ نەمێنێ تۆش ڕەفاقەتی ئەو پێغەمبەرانە دەکەی هەر شێخی شەعراوی ڕەحمەتی خوا لێ بێ دەفەرمێ هەر کەسێک شکر و سابیر بێ کە خوا منداڵی نەدایە بڵێ خوایە ئەوە خۆت حیکمەتی جا خوا لە ئاخری ئایەتەکەدا دەفەرمێ ئینەه علیم قدیر قورئان بە وردی بخوێنەوە خوا خۆی علیمە زانایە چ بۆ تۆ باشە هیوا هەیە بەس کچی هەبن بۆی باشە هەیە هەر کوڕی هەبێ باشە هەیە هەردووکیانی هەبێ خوا عەلیمە کە تۆ هیچن نەبێ باشە واللهی قەدیرە خوا دەفەرمێ من بەتوانام لە خزێنم کەم نابێتەوە بە کون فەیەکونێک مناڵت پێ دەبەخشم بەس ئەمە بۆ تۆ باشە کە نەتبێ نابینی چەند پیاو هەیە بە ئەولادەوە دەڵێ خۆزگە ئەولادەکەم نایەتەوە بۆ ماڵ باوکی وایە کچەکەی سەرشۆڕی کردووە، باوکی وایە کوڕەکەی خەجاڵەتباری بەردەمی خەڵکی کردووە، ئەڵێ خۆزگەم بە فڵان کەس کە ئەولادی نییە، بە قەسەم بە خوا چەندین باوک و دایک هەیە، جا تۆ خوا ڕەحمی پێ کردووی کە نیتە، شێخی شەعراوی دەفەرمێ هەر کەسێ بڵێ خوایە ڕازیم بە بەشی تۆ، دیارە حیکمەتێک هەیە و من نایزانم کە ئەولادم نەداومێ، دەفەرمێ خوا قەت لە دنیادا موحتاجی دەستی کەسی ناکا، زەلیلی سەر جێگای ناکا، لەناو دڵی هەموو کەسا خۆشەویستی دەکا، هەموو خەڵک بە باوکی خۆی بە دایکی خۆی دەزانێ. خوا تۆڵەت بۆ دەکاتەوە جاری وا ناتداتێ نەبەخشینەکەشی بەخشینە چونکە خوا خەزێنەی خاڵی نابێ بەتایبەت لەم زروفەدا والله جاری وا هەیە ئەولاد نەبێ باشترە بەداخەوە ئەولادت دەبێ یان دەبێتە حیمایە گەندەڵکارێکی پاشەڵ پیسی دزی درۆزنی ئەم وڵاتە کە دەڵێم هەرچی مەسئولە لەم وڵاتەدا بە پەنجەی دەست پاکەکانیان لێ دەژمێرم هەمویان داوێن پیسن هەمویان دزن هەمویان گەندەڵن هەمویان دەست بە خوێنی ئەو میلەتەن حتا لە پیاوێک جارێک خوێنمەوانە ئەڵێ مامۆستایەک پێی وت فڵان کەس غەم ناخۆی مناڵە نێو سەرەت و سامان زۆرە زمانی بەعز بوو وتی نەوەڵڵا نەوەڵڵا مامۆستا حەمد و سەنا بۆ خوا کە کوڕ و کچم نییە کچم هەبووە دەیانبرد بۆ جەیش شەعبی و لە ئەنفال یان دەکرد و حەیام دەچوو لە خوا بەزێ بێ کە کوڕیشم نییە کوڕم هەبووە یان دەگیرا بە جەیشی ناشەعبی یان دەکرا بە عەسکەر و لە شەڕی عێراقی ئێران نەدەکوژرا ئەو خەمەم نییە وتی جا بتکردا بە پێشمەرگە وتی جا بمناردا لە شاخ یەکتریان پێ دەکوشت خۆ لە شاخش کەمتریان لە یەک نەکوژ ئەوەندەی کە لە بەعسیان کوشت وتی لە خوا بەزێ کوڕیشم پێشمەرگە نییە چونکە کورد کوردی پێ دەکوشت ئەوە ئەو فکرە پیسە لە شاخەوە هاتەوە و مەیدانی ناو شاریش جارێشکە ڕاوڕاوێنی یەکتری پێ دەکەن واللهی هەر کوڕی فەقیرە من دەڵێم ئێمە وەکو پیرەمەگرون تا ئێستا عیزەتێکمان بەدەست هێناوە لە خوا بە زیاد بێ کە شکر خوێنمان لە ناودا نەڕژاوە توخوا ئاگاتان لەو برایەتی ناوخۆمان بێ ئاگاتان لەو برا و پێشمەرگە و پۆلیس و ئاسایشانە بێ کە وەکو پەپولەوان کە ئەهلی مزگەوتن کە خاوەنی ماڵ و منداڵن کە بوونە قوربانی دەسەڵاتێکی گەندەڵ وەڵاهی پێشمەرگە تەلەفۆنی بۆ من کردوە قوتێتی مامۆستا وەعدیان پێ داوین نازانم دوو سەد هەزار ئەوەی کە بۆ خۆیان سەد و پەنجا هەزارە بماندەنێ لە ئەوەی کە لە ئینزار داین وەڵاهی مامۆستا دروستە بیفرۆشمەوە بە سەد هەزار نابێتە ڕیبا وتومە براکەم بۆ دەیفرۆشیەوە وتێتی قەسەم بەخوا منداڵم نەخۆشە تەلەفۆنیان بۆ کردومی یەک دینارمان لە ماڵا نییە پێشوەخت پارەکە دەبەمەوە بە زەرە دەیفرۆشم هەیە کارتی موبایلی بە قەرز دەکڕێدا ماوە نیەتی کاکە ئیتر دەبێ ئەوانە ڕێزیان لێ بگیرێ ئێمە ئەو بێ ئەوانە برای ئێمەن کە لەم سنوورەدان ئەهلی مزگەوتن هەتا بڵێی بە حورمەتن هەتا بڵێی چاو پاک و داوێن پاکن ئەوانە برای ئێمەن هەی ڕەزیلی و داوەشین بۆ ئەو کەسەی بەردێک بۆ پێشمەرگە و بۆ واسایش و پۆلیسە دادا و داوەشینیش لەگەڵ حورمەتم بۆ پێشمەرگەی لولەی چەک بکاتە ڕۆڵەکانی خۆی ڕۆڵەکانی ئەم میللەتە ئەو گەنجەی کە لە گیرفانی خاڵیا هار بووە تەعین ناکرێ کاکە جان ئەی حکومەتی بەڕێز واللهی کوردستان لە زروفێکە وەک کەشتێکە خەریکە ئەملاولا دەکا من کە دەبینم ئەو گەنجە لا سەری بە خوێنە واللهی فرمێسک بە چاوما دێ کە دەبینم ئەو پێشمەرگەی کە من دەزانم حاڵی چۆنە کە دەزانم حاڵی چۆنە یان دڵسۆزی کوردایەتی یان ناچاری و نەبوونی وای لەکرد چەک لە شانکە فەقیرە باوکودایەک دڵی خۆش بۆ کوڕەکەی گەورە بێ پێبگا نان هێش بخوێنێ ئەوە لە هەر دوو بەر هەر کوڕی فەقیرە ئەوەی بەر داوێ هەر کوڕی فەقیرە ئەوەی بەردی پێ دەکەوێ هەر کوڕی فەقیرە من راپۆرتێکم خوێندەوە والله کزە لە جەرگمەوە هات کوڕی دوو مەسولی ئەم وڵاتە کە ئێستا زۆر لەبەر یەکن کوڕی ئەو دوو ئەو دوو مەسولە بە حسابی خۆیان بەڵام ئەوانە لە ژێرەوانین ئەڵێ من لەگەڵ کوڕی کاک فڵان کەسا لە ئەمریکا بە یەکەوە دەخوێن لە زانستە سیاسیەکان ئەوانە کوڕی مەسولەکان کوڕی خۆیان نەبەردیان پێداون نەبەرژی عسکەری و پێشمەرگەشیان لەبەر دەکەن وا ئەوانە زیرەکن خەریکی خوێندنن، کوڕەکانیان دەنێرن بۆ خاریج لە زانکۆ ئەمریکییەکاندا، لە زانکۆکانی بەریتانیا و پاریسدا فێری خوێندنیان دەکەن، پاشەڕۆژیان ڕووناک دەکەن. وەرە پێم بڵێ کام مەسئول لەم وڵاتەدا کوڕ و کچەکەی و ژنەکەی لەم وڵاتەدا دەژیا؟ هەموو ئیقامەی لە لە گیرفانی خۆیاندایە. زمانی بەعس دەیگوت جاش بکوژرێ هەر کوردە، پێشمەرگە بکوژرێ هەر کوردە، هیچ موشکیلەی من نییە. هەر بە خەیاڵیشیدا نەدات ئەمڕۆ لەم لا بکوژێ هەر کوردە کوڕی فەقیرە لەو لا بکوژێ هەر کوڕی فەقیرە با وریا بین ئامۆژگاریمان بۆ حکومەت هەیە بە ئەم بارودۆخە هێمن بێتەوە کورە داو پارانە تۆزە دەست لێ هەڵگرن کورە داو خەزێنەیە با والله لە حەفتا هەشتەوە پێشمەرگایەتیتان کرد تا نەوەت و یەک نازام دەوری دوانزە سێنزە ساڵ دەکە ئەیە بیست ساڵیشە دەیخۆن دەبڕۆنەوە کاکە خواتان لەگەڵ بێ وەڵا ئەم میلەتە خۆی خۆی بەڕێوە دەبا و ئەو گەنجانەش وریای خۆتان بن بەس خەریکی خوێندن بن ها ئەوانە چەند زیرەکن یەک کوڕی خۆیان ناچێتە مەیدان وەرە پێم بڵێ کوڕەکەی خۆت بێنە با سەری بشکێ لە پێش منەوە منیش کوڕەکەی خۆم دەنێرم سەری بشکێ لە دوای کوڕی مەسولەکەوە ئەو ناینێرێ ئەو لە ژووری گەرمایەوە لە پاریس و لەندەن و لە ئەمریکا لە زانستە سیاسیەکاندا دەخوێنن کوڕەکانی خۆیان لەبەر ئەوە واللە جاری وایە کابرا کە کوڕت نییە و کچت نییە شوکری خوا بکە چانێ نە حیمایەی کەسە نەک بەلا سەری خوێناویشەوە بۆ دێتەوە بۆ ماڵەوە دوعای خێر بکەن سەردەمی دوعای خێرە ڕێز و حرمەتی یەکتر بگرین برای پێشمەرگە بە هیچ شێوەیەک ئامادە نەبە بە هیچ ئەمرێک بەردێک بە زەلامێک دادەی هاوڵاتی خۆتە برای خۆتە و ئەی ئینسان ئەی گەنج و لاوی مەرد ئەو پێشمەرگەیە براتە وەرە سەیری کە چ ماڵ و منداڵی بەجێ هێشتووە و فەقیرە چاوەڕێیە دوعا دەکا خوایە ئەم زروفە تەواو بێ و بە سەلامەتی بچمەوە ناو ژن و منداڵەکەی خۆم بە چ غیرەتێک تۆش دڵت دێ بەردی پێدا دێ و دا لاسیکی پێوە نەی والله بەڕاستی پێش کەوتین لە جیاتی کۆمپیوتەردا لاسیکی ئەمریکی و یەکی سەد کەلا شوشە هەی عەمری ئەو ئەزمون و دیموکراسیە نەمێنێ کە لە جیاتی کۆمپیوتەر و ئەنتەرنێت و خولی زمانی ئینگلیزی کە ئێمە سەنتەر بۆ منداڵەکانمان بکرێتەوە دا لاسیکی ئەمریکی و کەلا شوشەمان پێوە بندرێ بدرێ بە یەک و تازە سەدەمی فندەق و دالاسیک و قۆچەقانی بێتەوە کایە وڵات کاول دەبێ ئەوای ئێمە غەمخۆری ئەم وڵاتەین وەڵاهی ئێمە وەکو مامۆستای ئاینی نەهی ئەم لای نەهی ئەو لاین لە مزگەوت و میحرابی پێغەمبەراین صلی الله علیه وسلم ئەو مەلا ئەمڕۆ سەدەمی خەڵکی ماستاوچیشە سەدەمی خەڵ مەلای ماستاوچی ڕۆژنامەنووسی ماستاوچی کامێرامانی ماستاوچی مەسوولی ماستاوچی لەم لاش دەخوا و لەو لاش دەخوا بەو دەڵێت چاشی بەویش دەڵێ ئێمە بە هیچیان ناڵێن چاشین دەڵێنی هەمووتان غەڵەتە چونکە کوڕەکانی خۆتان هەموو برادەرن ژنەکانی خۆتان هەموو دۆستن تەعزێ یەکتر دەبێت یەک تەعزێ نابوێرن ئەی بۆ کوڕی فەقیر والێ دەکەن داگە ڕاست دەکەن بڕۆن لەو مەدانە خۆتان یەکتر خەلاس کەن کە ئێوە تەواو بوون ئەمجا ئێمەش بەر دەبینە ژیانی یەکتریان ئاش دەبینەوە دوعای خێر زمانی خێر قسەی سەلامەت لە هەموو شتێک باشترە خوایە بە گەورەی خۆت لەم ڕۆژی موبارەکەدا ڕەحممان پێ بکەی خوایە بە گەورەی و عەزەمەتی خۆت ئاوێکی بە ڕەحمەت بەسەر ئەم فیتنەی کوردستانە داکەی خوایە بە گەورەی خۆت و عەزەمەتی خۆت ئەم ئاژاوە لەم وڵاتی کوردستانەدا بە شێوەیەک کۆتایی پێدێ کە عیزەتی ئیسلام و دینی ئیسلامی تێدا بێ من بەس خەمی دینمە خوایە بە شێوەیەک کۆتایی پێدێ کە دینەکەمان سەربەرز بێ خوایە بە شێوەیەک کۆتایی پێ بێ کە میلەتی ڕەش و ڕووت ئیستیفادەی لێ بکا خوایە خۆت عالمی هەر کەسێک کە دڵسۆزە بەم وڵاتە بەم میللەتە بەم خاکە بە کوڕی ئەو خەڵکە خوایە تۆ بەندەناسی موفەقی کەی هەر کەسێک هەیە خوایە هەر کەسێکیش دڵی ڕەشە دڵی پڕ لە قین و خوێنە دەیەوێت لە پێناوی کورسیەکەی خۆیدا ئەم کوڕی خەڵکە سەر لێ شێواوکە خوایە تۆ بەندەناسی ئەو بەڵاو ئاشوبە بۆ سەر ماڵ و منداڵی خۆی بژێڕیەوە ڕۆڵەی مسلمانان سەلامەت کەی ئەو برا پێشمەرگانش بە ئیشاڵڵا لەشی ساغ و دڵی خۆش و لەشی ساغەوە بچنەوە ناو ماڵ و منداڵی خۆیان کوڕەکان و کچەکانمان لە خوێندنا خوایە سەرکەوتوو کەی خوایە عیلم لە وڵاتەکەماندا پەرە پێ بدرێ خوایە دەنگی چەک و ئاژاوە و فیتنەمان گوێ لێ نەبێتەوە خوایە ئیسلاحی حاڵی ئەم میللەتەش بکەی خوایە جارەشکە بمانکەیەوە بە برای یەک بمانکەیەوە بە سەر یەک هێڵ کە هێڵی ئاینی ئیسلامە کە کوردایەتی ڕاستەقینەیە خوایە ئەو کەسانەی کەوا مردویان لێ مردووە ئەو کەسانەی کەوا لەم مەسەلەدا بە ناحەق و ناڕەوا کوڕیان شەهید کرا خوا دەرەجەی شەهیدیان پێ بەخشی و سێبوری بەدڵی دایک و باوکیان بنێری ئەوەی بریندار بووە لە هەر شوێنێک بێ خوا شیفای بۆ بنێری یا ڕەبی خوا ئاوێکی بە ڕەحمەت وەکو بەسەر ئەم خاکە مردووەتدا کرد خوا ئاوێکی بە ڕەحمەتیش بەسەر ئەم فیتنەیەدا کەی یا ڕەبی خوایە قسەکەری خێر زمانی خێر بکەوێتە نێوانیانەوە و بە قازانجی ئیسلام بە قازانجی میلەتی فەقیر و هەژار کۆتایی پێ بێ یا ربی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری خوا بە گەورەی و عەزەمەتی خۆ شیفا بۆ نەخۆشەکانمان بۆ بنێری خوای عاقبەتی هەموو لایەکمان خێرکەی ئەوەی چاکە بیهێنە ڕێی هەمومان و ئەم وڵاتی کورد و کوردستانە ئەوەی خراپە و شەڕ و ئاژاوەیە یا ربی خوا ئێمە نایزانین و تۆ عالمی خوا لە ئێمە وڵات و نیشتمان و ماڵ و منداڵمان لای دێ بە گەورەی و عەزەمەتی خۆت یا ئیلاه العالمین ئەوەی کوڕ و کچی صالحی هەیە لێی نەستێنی ئەوەی ناساڵحە بۆی ساڵح کەی ئەوەی خۆیان منداڵت پێ نەبەخشیوە پێی بەخشی بە گەورەی خۆت یا وەهاب یا بەخشندە ئامین آمين والحمد لله رب العالمين الحمد لله رب العالمين أشهد أن